کتێبی پوختەی مێژووی هونەر نووسینی پەرویز مەزربان وەرگێڕانی ستار کەریم خوێندنەوەی سارا کاری دەنگی ڕاوێژ چاپی یەکەم چاپخانەی سەردەم 2019